بسم الله الرحمن الرحيم باسي إياك نعبد كذا و لإجراك ئەم ئاەتە بەیانی ئەوە ئەکا کە ئینسان ئەبێ هەر فەرمانبرداری خوابێ لە ژیانەوە و بەندگی بۆ ئەو جا ئێستا جێ ئەوەیە کا بەیان بکەین کە گەورەترین کردەوەیە کە ئینسانی مسلمان ئەبێ ئەنجامی بە نوێژ لە پێش هەوتمان کە عبادەت و بەندگی مانای ئەوەیە کە ئینسان لە ژیاندا بۆ چوونی بەرەو کەماڵ بۆ ئیسلاح خۆی دەبێت بە پێ فەرمانی خوا لە نعممەت و ئیمکاناتێک کە بۆی ئامادە کردووە وتمان کە ئینسان کاتێک کە خۆی ناسی زانی کە مەخلوقێکە کە ئامادەی هەیە بۆ ئەوەی کە ئیسلاح بۆ بچێ بەرەو کەماڵ و تەواوبوون و زانی کە ئاسمانەکان و زەوی و ئەوەی کە تیایانایە هەموو نیعممەت و ئیمکاناتە لە بەردەست یادانراوە بۆ ئەوەی کە کەوتیان لێگرێت خۆتیان لێوەرگرێ بۆ ئاوکارە خوا ئەناسێ بەمە کە ڕەحمان و ڕەحیمە مهرەبانە و هەمیشە ڕەحمەکە بە بەندەکانی خۆی ئەوەی کە پێویستیانە بۆیان ئامادە ئەوەی کە کۆسیمانە لە سەرڕێیاندا و دیارەکە بێهودە ئەم کارە ناکە ئەوە کە ئینسانی دروست بە بۆ ئەوەی کە بەرەو کەماڵ بڕە و ئەو ئینکاناتێ لە دەست لە بەردەستیان قرارداوە تەنها ئەوە نییە ئەتمەن ڕۆژێکیشی داناوە بۆ ئەوەی کە لە ئینسان پرسیار کاکەچی کردو چی نەکردووە ڕابوو ساحبی دوا ڕۆژە و ساحبی ڕۆژێکە کە لەو ڕۆژە ئینسان جەزای کردەوەی وەرەگرێتەوە و کاتێکە خوا ئاوا ناسرا ڕەحمان و ڕەحیم و مالکی لەو میدینە دەروونی ئینسان ئەوەی کە ئاوا ئەیناسێ پڕ ئەبێ لە ئومێد و لە ترس بەخوا و ئا ئەمە هەڵی ئەنێ بۆ ئەوەی کە ئیمانی بەندگی لەگەڵخوا ببەستێت ئیاک نەعبود و دیارە لەبەر ئەوەی کە ناتوانێ یەک هەر ناویش بەبێ کۆمەکی ئەو هەڵگرێ ناوای کۆمەکیشی لێ ئەکا و نایتیاباوە هاواری لێکا کە بێت بە هاواریەوە وە کۆمەکی بکا بۆ ئەوەی کە بتوانێ عیبادەت و بەندگی بکا بۆ ئیلاسعید جا لەبەر ئەوەی کە ئینسان سەری لێ نەشەوێت لە هاوارکردن و داوای کۆمەککردنە لەبەر ئەوەی کە هەر کەس بەمەیلی خۆی ڕێگایەک بۆ خۆی ئەو نەبژێرێ یەکێ بە هەڵسانەوە یەکێ بە دانیشتن یەکێ بە ڕاکردن یەکێ بە خولان بە دەور خۆیان یەکێ تر بە ماتکردن یەکێ بە قاڵکردن کە بە جۆرێ دەست نەکا بە داوای کۆمەکردن و هاوارکردن خۆی متعاال خۆی بە ڕەحمەتی خۆی چەشنی دوعا و هاڕانەوە و هاوارکردنی بۆ ئینسان دیاری کردو ڕۆشنی کردوەوە کە چ جۆرە هاوارکردن و دوعاکردن و پارانەوەیەک لە گشت جۆرەکانی تر باشترە و واجبی کردوە لەسەر ئینسان کە ئاوا بپارێتەوە ئەو پارانەوەیە کە لە هەرچی دوعا و پارانەوەی ترە باشترە ئەوە نوێژە نوێژ کە عەرەبیەکەی سەلات سەلات بە معنای دوعا و پارانەوەی داوای شتی باشکردن و لە خوا کومکخواستن و ئەوەی کە کۆسب و مانا لەسەر ڕێلابە کاتێک کە ئینسان بڕیارەدا کە ڕێگای بەندگی خوا بگرێتە بەر ڕێگای ئەمەڵ ئیمان و ئەمەڵی ساڵح بگرێتە بەر چارەی نیە غێری ئەوەی کە لەخوا داوای کۆمەک بکە جاخوا خۆی فەرمیەتی ئاوا داوای کۆمەک نوێش بکە دەی لەبەر ئەوەی کە بەندەگی و عیبادەت بەبێ دوعا و پاڕانەوە ناکرێ و نوێژیش کامڵترین و باشترین دوعا و پاڕانەوەیە ئا لەبەر ئەوە ئەوەڵ کارێک ئەوەڵ کردەوەیە کە ئینسانی مؤمن ئەبێ ئەنجامی با نوێژە بۆیە هەمیشە لە هەموو کتێبەکانی خۆی متعاالە لە زمانی هەموو پێغەمەرەکانی خوا نوێژ فەرز و واجب بووە لەسەر مؤمنەکان جائیتر لە هەر زمانێکا چۆن بووە ئەوە مهم نییە ئەمما ئەوەی یەقینە قورآن بەیانەکە کە لە هەموو دەور و زمانێکا نوێژ فەرز بووە و هەر بەڵبوونەیشەوە لە سەرەتای ئەو زمانەوە کە قورآن هاتە خوارەوە هەر لە مەکە لەو ساڵانی ئەوەڵەوە دەستوری نوێژکردنیش هاتە خوارەوە و فەرزکرا لە سەر پێڵاو لەسەر مهمەکە ئەڵبەتە نەبە و شێوەیە کە ئائێستا هەیە کە ئەمەی دواتر وای لێ هاتووە بەڵام لە پێشا دوعا و قارانەوە و نوێژ بە شێوەیەک زۆر و هەر لە سەرەتای داوەت و بانکردن بۆ ڕێگەی خواوە پێوەنەریخوا خەریکی نوێژ و دوعا و پارانەوە و شتێکی زۆر ڕۆشنەکە نوێژێک کە دوعاە لازمە پێویستە بەر لە هەر کردەوە و کارێکی تر ئەنجام بدرێت و بە بێ نوێژ ئینسان ناتوانێت ڕێگای بەندگی خوا جا لەبەر ئەوە پێویست و لازمە لەسەر مسلمان دوای ئەوەی کە ئیمان و باوەڕی دروست بوو ئاوا کە بەیان کرا دوای ئەوە کە ئیمانی هێنا کە ئەوێ دەستکا بە ئەنجامدانی کردەوە چاکەکان پێویستە لەسەری پێش لە هەموو شت بزانێ نوێژ چییە و نوێژ بکە و هەر لە ئێستایشەوە بڵێن کە نوێژێک نوێژەکە ئینسان لێ حاڵی بێ بزانێت چی ئەکا چی ئەڵێ بەبێ لێ حاڵی بوو بەبێ فەهمکردن و دەرککردنی مانای نوێژ خەڵکی وای لێ نابا و ئیسفادەی وای لێ نابا کە بەداخەوە ئەو کردەوە گەورە ئەو شتە مهمە زۆربەی مسلمانان بەبێ ئەوەی کە فەهمی ماناقی بکەن بەبێ ئەوەی کە بزانن چیە ئەنجامی ئەدەن بۆیە زۆر ئیسفادەی نەبووە نیەتی ئەوەی کە زشتە و لە ئەوەی کە ناپەسەند و وا بە ناپەسەندیدان دەی کەسانێک کە زۆر زۆر نوێژەکەن و دوای ئەوەیش هەر کردەوەی زشت و ناپەسەند ئەنجام بدەن دیارە ئەوە نوێژەکەیان نوێژ نەبووە پێویستە و واجبە لەسەر هەر مسلمانێک کە ئەتوانێ ڕۆشن کاتەوە بۆ خەڵک ئەمە ڕۆشن کاتەوە و مانای نوێژ بە خەڵک بگەێنێ بۆیانی بەیانکە و بەیان کارکە قیام و وەستان لە حزوری خوا بۆ چییە ڕکوع و چەمینەوە بۆ چییە سجود و کوڕمش بۆ چییە دانیشتن لە تشەدا بۆ چییە سورەی فاتحە بۆ خوێندێ مانای چییە تشەهود و تحیات بۆ خوێندێ مانای چییە و هەروە هەر شتێکی تر کە لە نوێژە ئەنجامەدرێت چیە و واجب و فەرزە لەسەر هەر مسلمانێکیش کە پێش لە هەر شتێکی تر هەوڵدا بۆ ئەوەی کەمانای بزانێ نوێژ چییە و بەزانینەوە نوێژەکە ئەنجام بە و ئەوانەیش کە مناڵیان هەیە و ئەیانەوێت کە مناڵەکانیان فێری نوێژ بن با ئەوە بزانن کە قەتعان واجبە لەسەریان کە لە پێشە نوێژەکەیان پێ فێرکەن مانای نوێژەکە حقیقەتی نوێژەکە جا ئەو کاتە پێیان بڵێن کە نوێژ بکەن ئەگەر دوو ساڵیش فێری مانای نوێژەکە بووە با بکەوێتە دواوە ئەو ساڵ نوێژە بەکاتکە خۆی متعاالە فەرمێ لە کاتێکا کە حەواستان جەم نیە و هۆشتان بە خۆتانەوە نیە و نازانن ئەگەر نوێژ بکەن نازانن چی ئەڵێ هۆشتان بەلای نوێژەکەەوە نیە حەقتان نیە نزیکی نوێژ بکەونەوە نەبێت ئیجازەی نییە کە نزیکی نوێژ بکەوێتەوە چ کەسێک کە مەستی شەراب بێ و چ کەسێکی تر کە حەواسی جەم نەبێ و بە جۆرێک هۆشی لەسەر خۆی نەبێ هەر چۆنێک بێ تەنها لە کاتێکا جائزە و دروسە ئینسان نزیکی نوێژ بکەوێتەوە کە هۆشی بەخۆی بێ و بزانێت کە چی ئەکا و چی ئەڵێ دەی دیارە ئەگەر مانای نوێژ نوێژەکە نەزانێت لە مەستی شەراب بێ جا بە باس لەوە بکەین کە حقیقەتی ئەو شتانەی کە لە نوێژا ئەنجام ئەدرێت چێ و و ئینسان ئەبێ بە چ حاڵێکەوە بڕواتە سەر نوێژ و دەریکی نوێژکردن ئەوە طلوعی فەجر بووە و نوێژی سبح هاتووەتە پێشەوە و قرارە ئینسان بەوەی زانی بێت کە ڕۆژ دەستی پێکردوە و لە خەو خەبەری بوو بێتەوە کە لە خەو خەبەری بووەوە دەبێ بیری ئەوە بکاتەوە کە ئەوە ڕۆژێکی تر دەستی پێکرد و ئەم ئینسانە کە بەندەی خوایە ئەبێت ئەمڕۆیش وەک ڕۆژانی تر بەندەگی بۆ خوا بکە یا ئەگەر ئەوەڵین ڕۆژی بەندەگیە ئەبێ دەست پێ بکە و خەریکی عیبادەت و بەندەگی و ئیتاعەت و فەرمانبەرداری لە خوا ئەوە ئەوەڵ شتێکە کە ئەبێ بێت بە دڵی ئینسانە کاتێک کە خەبەریە بێت بێ دیارەکە ئەم بەندەگی و ئیتاعەتە بەبێ پارانەوە و دوعا ناکرێت بۆیە ئەبێ بە شوێن ئەوە زوو لە بیری ئەوە بێ کە بڕوا لەخوا بپارێتەوە و دوعا بکا و نوێش بکا کە خوا کۆمەکی بکا بۆ ئەوەی کە بتوانێ بەندەگی جا هەڵە سێ و ئەڕوا بەڵام نە هەر ئاوا هەروە بە شل و شێواوی بە بێ ئەوەی کە هەم ظاهری ڕێک و پێک بێ و هەم ڕوحی ئامادەگی نە ئەبێ بڕوا ئەگەر پیسیەکی پێوەیە پیسیەکەی داش وا خۆی تەمیز بکە لیباسی جوان کاتە بەری لە جەیەک کە قرارە بەسەریەوە نوێژ بکە پاک و تەمیز بێ و هەروە چۆن ئینسان ئەڕواتە مەجلسێک کە نایەوێت لەو مەجلسا نامحتەرم بێت و خەڵک بە چاوی تەماشای بکەن دەسێنێ بە سەر و ڕووی خۆیان دەموچاوی ئەشوا دەستی ئەشوا خۆی تەنیزەکە بڕوا دەموچاوی بشوا دەستەکانی تا ئانیشکی بشوە و سێت کێشێ بەسەر یا سەری گەر تۆز و شتی پێوەیە بەو دەست سەرات پێشانە میزی بکە و پاکی بکاتەوە و پێکانی تا قات بشوەوە دوای ئەوە بڕە ڕوو بکاتە ئەو ماڵەی کە خوای متعال لە زەویا قەراری داوە و دەستوری داوە کە بنا بکرێ بۆی کە ئەوە وەک پایتەختی خوای متعاالە کە خوا حاکم و فەرمان ڕەوای ئینسانە ئەوەش پایتەختەکەیە کە ئەگەر ئینسان ناتوانێ لەگەڵ خوای متعاالە ڕوبەڕوو بێت کە نایبینێ ئەو وەک حاکمێ لە حاکمانی بەشەری نیە با ڕوو بکاتە ئەو ماڵە ڕوو بکاتە ئەو پایتەختە هەروەک چۆن ئەوانەی وا بەندەی حاکمەکانن ڕوەکەنە پایتەخت پایتەختەکانیان و ئەو پایتەختانیان ئەەکەن بە قبلەی دڵی خۆیان با ئینسانێک کە بەندەی خوایە ڕوو بکاتە پایتەختی خۆی متعال کابەیەوە لە مەکە و ڕوو بە ئەوێ دوێت جاکە وەخت هاتە پێشەوە کە خۆی ئامادە کرد بە دەست و دەم چاو شۆردنەکەی بە دەزمت گرتنی و لباسی جوانی کردە بەری و بەڵام و لباس و جێناژەکەی هەمیز و پاک بوو و ڕووی کردە کابڵ ماڵەکەی خوا ئاوا هەم زاهری هەم باتنی ئامادە بووە بۆ ئەوەی کە دەستکە بە نوێژ جادیارەکە ئاوا کە لەمەو پێش بەیانمان کرد گومڕاهی و ئینحرافی خەڵک ئەوەیە کە غێری خۆیان کردو بە فەرمان بەوا و غێری خۆیان کردو بە فەریادڕسی خۆیان و ئەوەی کە ئەبێ بە مزاحمی ئینسان و ئەبێ بە کۆسپ لەسەر ڕێ ئینسانە نایڵێ بەندگی مخلسانەی خوابکە ئەو فەرمان ڕەوا و دەسەڵات دارە زاڵمانە و هەروە ئەوانەی وا سەر لە خەڵکە شێوێنن و خۆیان ئەەکەن بە واستە و وەسیلە لە بینی خەڵک و خوا جا بۆ ئەوە کە ئینسان بەدەست ئەوانە ڕزگاری بێ ئەبێت بە یادی خواوە دەست پێ بک بە سکاڵا و دوعا و نوێشکردن چۆن بیری ئەوە بکاتەوە کە ئەم خەڵکەی واستەریان لێ شێواوە ئەچن بەندەگی بۆ ئەو تاغوتانە و بۆ ئەو حاکمە زاڵمانەکەن و ئەوانەی کە سەریان لێ شەواندوون ئەمان کردوون بە فریادڕسی خۆیان لەوانەیە وا درۆزن و بەناو بەیانەکەن و واستە لە بینی خەڵکی خوا بیری ئەوە بکاتەوە کە مردم وازانن ئەمانە دەسەڵاتێکیان هەیە و گەورەیەکیان هەیە بۆیە کەوتونەتە شوێنیان دەی ئەم کە ڕووی کردەخوا بیری ئەوە کا کە خوا گەورەترە ئالەوان خوا گەورەترە لە هەرچی حاکم و دەسەڵاتدا خوا گەورەترە لە هەر کەسێک کە خەڵگو ئازانن دەسەڵاتێکی هەیە بە فەرزی ئەوەیش کە کەسێکی تر غێری خوا دەسەڵاتی بێ خۆخوا دەسەڵاتدارتر و گەورەترە بیری ئەمە ئەکاتەوە کە خوا گەورەترە ئیتر ئەوان لە بەرچاوی ئەکەون لە بەرچاوی ون ئەبن و غافڵ ئەبێ لەیان و هەر خوایەکە حازرە و هەر ڕووی دڵی لە ئەو ئەبێ هەموو شتێکی جێ هێشتووە و ڕووی کردووەتە خوا جائتر ئامادەیە بۆ ئەوەی کە نوێژ بکە و بپارێتەوە وەک ئەفەرمێ وەذەکە ڕسمە ڕبیهی فەصلە بەیانی خۆشبەختی کەسێکە کە دوای ئەوەکە حرەکەتی کردووە بەرەو کەماڵ مینی گرتووە کە ڕێگای بەندگی خوا بگرێ ئیمانی هێناوە یادی خواکا و جادەسەکە بە دوعاکردن و پارانەوە بەنشێت ئەڵێ اللە اکبر بیری ئەوە کا کە ئەبێ نوێژێ بکا نوێژی فەرزی ئەو بەیانە ئەڵێ اللە اکبر خوا گەورە بلە ئەگەر حاکمێ دەسەڵاتدارێ گەورە بێ هەرچی بێت خۆخوا گەورەترە کەوابوو هەر حاکم و دەسەڵاتدارێکی تر ئەبێ ون بێت و لە دڵ دەرکرێت چونکە وەختێخوا گەورەترە ئەبێت انسان هەر ڕووی دڵی لەو دوای ئەوە کە گوتی ئەله و ئەکبەر خوا گەورەترە ئەجا دەستێتا بە دوعاوساوە دیارەکە بۆ ئەوەی کە بە شێوەی باشتر و بە شێوەی کامڵتر دوعاوسکاڵاکە خۆیم تەعاال خۆی چەند کەلیمەیەکی داناوە کە ئینسان ئابەوانە دوعا بکە کە عیبارەتە لەو سوورەی فاتحی کە مەشهورە و هەموو کەس کە بەری لێ هەیە لە بسم الله الرحمن الرحیم تا ئەگاتە غير المغضوب عليهم ولا الضالين ئەمە گەورەترین دوعاەکە کە خوای متعال خۆی لە قورآە نازڵی کردوە بۆ ئەوەی کە بەندەکانی بە ئەوە دوعا بکەن و بەوە بپاڕێنەوە و سکاڵا بکەن کە لەوە گەورەتر ئینسان ناتوانێت دوعا بکە جا چوون ئەوە قورآانە ئینسان پێش لەوە نەبێ پەنا بەخوا ببە لە دەست هەر شەیتان و هەر مزاحمێک تا بتوانێت بە جوانی سکاڵا و دوعاکەی بکە کەسانێک کە خوێنەوارن شتی تر هەیە کە پێش لە ئەعود بالله من الشیطان الرجیم بڵێن کە سنەتە و ئەگەر کەسێک ئەوەشنەڵێ قەیناکە بەڵام ئەوە واجبە کە لە دڵەوە ڕووی کردێتە خوا و هەر تۆجوهی لە ئەو بێ هەروەک کەسێکە ئەڕوا بۆ سەفەرێ ئیتر هەر بیری بەلای سەفەرەکەیەوەە و لە هەموو شتێکی تر لە ماڵ و لە مناڵ و لە هەموو کەس ئەڕوا بۆ ئەو سەفەرە ئاوا هەر ڕوو لە خوابێ و لە هەموو شتێکی تر ڕووگەردان بووێ جا دەست پێەکە و ئەڵێ أعوذ بالله من الشيطان الرجيم هنا أبن الله لا شەیتانێک کە لە ڕەحمەتی خوا دەرکراوە و دوور خراوەتەوە جا لێرا مەبەست تەنها ئەو شەیتانە گەورەکە نییە ئیبلیس هەر مەخلوقێک کە مزاحمی ئینسان بێت نەیەڵێ کە ئینسان بەندگی خوا بکە نەیەڵێ کە ئینسان بە جوانی دوعا و سکاڵا و نوێژ بکە لە لای خوا ئەوە شەیتانە و دوورە لە ڕەحمەتی خوا کە ئینسان پەنا ئەبا بەخوا ئیتر نجاتی ئەبێت لە دەستەوە جا یەکە یەکە ئەم کەلیمانە کە ئەڵێن ئەبێ مەعناکەیان دیقەتی تیا بکرێ و حفز بکرێ کە دواییە هەر کەسێک کە نوێژەکە هەر کەلیمەیەک لەمانە ئەوێ مەعناکەی بێت بە دڵیا ئەعوذ بالله من الشیطان الرجیم هەنا ئەبم بە ئەڵڵا لە شەیتانێک کە لە ڕەحمەتی خوا دوور کراوە کاتێک کە ئەمەی وت ماناکەی بێ بە دڵیان جا ئەگەر نەیتوانی لەگەڵ وتنی کەلیمەکە ماناکەی بێ بە دڵیان دوای ئەوە تۆزێ بێستێ و بیر لە ماناکەی بکات أعوذ بالله من الشيطان الرجيم ئالێرا ئەوێت ماناکە یەت بە دڵیا جا دوای ئەوە بسم الله الرحمن الرحیم بۆ ئەویش تۆزێ ئەوێت ماناکە یەت بە دڵیا جا ئەڕوا بۆ کەلیمەی دوایی و هەروە تا ئەوەنەی کە مانای کەلیمەکان لە دڵیا جێگیر ئەبن دوای ئەوەی تر ڕەحەت ئەتوانێت هەر لەو کاتا کە کەلیمەکەی زمانیا و معنا پێش بێت بە دڵ بۆ کەسێکیش کە ئمامەت کا بۆ خەڵک باشتر ئەوەیە کە لە جای ئەوە کە ئەعود بالله بڵێ نەعود بالله کە هەمومان نابێن بە الله شەیطان دوای ئەوە دەست پێەکە بە خوێندنەوەی سوورەی فاتحە و دیارەکە ئینسان هەر کارێک ئەبێ بە کۆمەکی خوا بیکە سوورەی فاتحەیش کارێک ئەبێ ئینسان بە کۆمەکی خوا بیکە و ئینسان نەسوودێکی دەستەکەوێ وەنا لە زەررویانێ نەجاتی ئەبێ ئەگەر خوا کۆمەکی نەکە جا کە ئەیەوێ لێرا سوود و نەفعێکی دەستکەوێ و لە زەرەر و زیان بیرکەوێتەوە ئەبێت بۆیە ئەبێ لە سەرتاوە بڵێ بسم الله الرحمن الرحیم بەناوی اللە مێهرەبانی بەڕەحم دەست پێ ئەکەم بە خوێندنی ئەم سورە وتمان کە ڕەحمان یانێ ئەوەی کە هەموو زاتی ڕەحمەتە و مێهرەبانیە ڕەحیم یانێ ئەوەی کە هەمیشە خرێکی ڕەحمەت کردنە و نەفر و سوودگەیاندنە بە خەڵکووە لابردنی زەرەر و زیانە لەسەر ڕێگایان جا کە ئەڵێ بسم الله الرحمن الرحیم یادی ئەو خوا ئەکاتەوە کە هەر ڕحمەتێک بەلای ئەو هەیە هەر ئەوە کە منفعات ئەگەێنێ و سوود ئەگەێنێ و هەر ئەوە کە زەرەر و زیان دەپاتە کە ئەوەی وت ئیتر بسم الله الرحمن الرحیم بەناوی خوا و بەیادی خواوە کە میهرەبانە و بەڕەحمە الحمد لله رب العالمین ستایش و قەدردانی بۆ خوایە کە خاوەنی خەڵکە ستایش و قەدردانی بۆ ئەوە کە مانای ڕۆشن بێت ئاوایە کە ئینسان هەر خوا بەوە زانێ کە ئەتوانێ نەفە بگەێنێ هەر ئەو بەوە زانێ کە ئەتوانێ زەرەر و زیان لە بکە هەر ئەو بەوە بزانێ کە دەسەڵاتی هەیە و سەرنجامی ئینسان لەدەستدایە هەر ئومێدی بە ئەو بێ، هەر ترسی لە ئەو بێ، هەر فەرمانبورداری بۆ ئەو بکا و هەر داوای کۆمەک لە ئەو بکا. ئا ئەمانە هەمووی بەیەکەوە ئەبێتە ستایش و قەدردانی، کە بڕێکی بە دڵە، بڕێکی بە زمانە و بڕێکیشی بە ئەعزای بەەنە و بە کردەوە و عەمەڵە، کە هەموو ژیانی ئینسان ئەگرێت. ستایش و قەدردانی بۆ ئەللا کە خاوەنی خەڵکە لەبەر ئەوەی کە خاوەنە لەبەر ئەوەی کە ئا ئەو شتانە لە دەستایە بێ قەدردانی لێ بێ و ئێمەش ئاوا بیناسین و ئاوا بکەین کە لێ داوات جا دوایی خۆی ئەمە ڕۆشنتر ئەکاتەوە فەرمێ الرحمن الرحیم مهرەبانی بەڕحم ئەوەی کە هەموو ذاتی ڕەحمەتە و هەر نەف و سوودێک هەر بەدەست ئەوە و ئەو ئەیگەێنێ و هەر زیان و زەرێک لەدەست ئەوایە و ئەوە کە لەسەر ڕێلای هەبا و دەست مالک یوم الدین دارا و ساحبی ڕۆژی جەزایە کە دوای ئەوەی کە هەرچی نەفعە هەرچی سوودە ئەیگەیەنێ و هەرچی زەرەر و زیانە دەفعیەکە دیارە ڕۆژێکیشی داناوە بۆ ئەوەی کە ئینسان زیرو بکاتەوە لەو ڕۆژە و لێی بپرسێ و محاکمە و محاسبەی بکە و چۆن بووە بەپێی ئەوە جەزای بدات ئەگەر ئیمان و ئەمەڵی ساڵی بۆ جەزای خێر و ئەگەر کفر و کردەوەی زشت و ناپەسانی بووە جەزای شەڕی بدات مالکی یوم الدین صاحبی ڕۆژی جەزا کاتێ کە گەیشتە ئێرە و دڵی پڕ بوو لە ئومێد و لە ترس جا ڕوو ئەکاتە خوا ئەوم لەبیر نەبوو بڵێم کە ئەبێ کاتێک کە ئینسان ئەم سوورە خوێنێتەوە احساسی ئەوە کات کە بەندە مخلسەکانی تریشمان لەگەڵی هەروواکە لە جەماعەتێکا ئینسان نوێژەکە لەگەڵ چەند نەفری ترا نوێژەکە ئەزانێکە دەیەکوان بە دەوریا و بەیەکەوە خەرێکی دوعا و سکاڵان دەستە جەمعی خەرێکن دوعاکەن هەروە ئەگەر خۆشی تەنها بوو هەر لە بیری نەچێت کە بەندەی ساڵحی ترش هەن ئەوانیش هەر خەرێکی دوعا و پارانەوەن و وابزانێت کەوا لەگەڵ ئەوان بۆیە ئالێرەیشە و لە تۆ ئاوای کۆمەک دەکەین ئەوە مانای کەلیمەکەیە کە لەمەو پێشیش باش تەوزێتی درا جا ئێستا دوای ئەمە کە ئەم شتانە ڕۆشن بووەوە دوای ئەوە کە زانی ڕێگای ڕاست چییە ڕێگای ڕاست ڕێگای ئیمان و ئەمەڵی ساڵەکان ئەوەی کە ئینسان جارێک خوا ڕەحمانە ڕەحیمە مالکی یەوم الدینە ئەوەی کە ئینسان ئومێدی هەر بەخوا بێت ترسی لەخوا بێت و ئەوەی کە پەیمانی بەندگی لەگەڵ ئەو بەسێ و داوای کۆمەک لەگەڵ داوای کۆمەکی لێ بکات دوای ئەمەکەم بۆی ڕۆشن بۆەوە کە ئەمە ڕێگای ڕاستە لەگەڵ ئەو بەندە مخلسەکانی تر ڕوو ئەکاتە خوای متعال و بەیەکەوە هاوارەکەن کە هدایەتیان باو ڕێنماییان بکا بۆ ئەمە بکەونە سەر ئەو ڕێگە ڕاستە و یا ئەگەر وان لەسەر ڕێگە ڕاستەکە هدایەتیان با بۆ ئەوەی کە هەنگاوەکانی تریشیان سدیقەکان یانێ ئەوانەی کە هەموو گیانیان سدق و ڕاستی بووە و بەڕاستی بەندەی خوابوون و درۆ لە کاریانە نەبووە وە شەهیدەکان یانێ ئەوانەی کە هەموو ژیانیان شایەتی بووە بۆ ئەوەی کە هەر بەرنامەی خوا حەقە و ساڵحەکان ئەوانەی کە ئەگەرچی لە دەرەجەی خواردەوە بوون بەڵام لە ڕێ ئیمان ئیمان و عملی ساڵ هابوون و ئەگەر جارجاریش تووشی بنارێک بوون تۆبیان کردووە و بەراونەتەوە و پشتمان بوونەوە کە ئەمانە ڕێم تعال لە دنیا و لە ئاخرەتا خۆشببختی کردوون لە دنیا خۆشببختی کردوون کە ژیانێکی پێداون کە دوور بێ لە ترس و لە خەفەت ئەوا کە لەمە پێش بەیانمان کرد و لە بینی مردن تا قیامەتیشا هەروە تووشی خوشبختی هەناون و لە قیامەتی شادیارەکە ئەو هەموو نامەتەی بۆ ئامادە کردن و لە پشتی زیاتر ڕزایەت و لێخۆشبوو غير المغضوب عليهم ولا الضالين ئەو ڕێگایی کە ڕێگای ئەوانە نییە وا غەزەبیان لێگیرا ئەوانەی وا ڕیان ڕێن بۆ ڕۆشن کرایەوە بەڵام نەکەوتنە سەر ڕێ نەیان ویستکە بەندەی خوابن جا غەزەبیان لێگیرا و تووشی غەزەبی خوابن غەزەبی خوایش ئەوەیە کە لە دنیا ژیانێکی کەمتاو بێ ئەگەر چی ئیمکانات ببێ ئەگەر چی نعمەتی زۆر بن بەڵام دڵی پڕ بێ لە ترسی لە قەفەت و لە مردنیشەوە عذاب و ئاگر شروع بێ ئاوی داخ شروع بێ ئاواکە لەوە پێش بەیانمان کرد و لە قیامەتی شاجە هەنەمە بەو هەموو عذابەوە لە بیست زیاتر نەخەڵی قڕی قورآنا نییە کلمەیەکی ترە مانای ئەوەیە کە لێمان قبول کرخوایە ئەو دوعا و لێ پارانەوەمان ئەمە گەورەترین دوعاەکە کە ئینسان هەیکا و واجبە لەسەری هەرواکە ئەزانین لە ڕۆژە لای کەم حەفتە جار ئەگەر لە سەفرانە بێت دەریش لە سەفرا بێت دوای ئەوە سوورەیەکی تر لە قورآانە خوێنێت ئەوش بم کراوەکە دوای ئەوە کە بڕیاریدا کە بەندەی خواردێ و داوای تر لە خواکە کۆمەکی بکا بۆ ئەوەی کە بتوانێ عبادە بکە ئەبێ ڕوو بکاتە کتێبەکەی خوا بزانێ لەوێ ڕێگای بەندگی چۆن بەیان کراوە بازێکی لێ بخوێنێتەوە تا بەڵێ بێ لە ڕێگای بەندگی و ئەو ڕێگاوە بڕۆ سورەیەک لە قورآن خوێنێتەوە باشتر ئەوەیە لا ئەقل هەر مسلمانە دوو سورەی لەبەر بێت وەک سورەی قل هو الله و سورەی والعصر کە لە هەر ڕکعاتێک هەر هێجان خوێنێ ئەگەر لە ڕکعاتی شا هەر قل هو الله خوێنێ هەر دروستە بەڵام ئەو باش کە لەبەر ئەوەی کە مسلمانان هەم ئەو سوورە خوێنەوە باش ئەوەیە کە ئەویش ماناکەی بەیان بکەین قل هو الله احد بڵێ هەم لە هەم ڕۆڵەیان لێ ئەبێ مناڵیان ئەبێ و هەم خۆشیان مناڵی کەسی کردن و لە کەسی کردون کە نیازمەند بن و لەوە پێش نەبوون و دوایشا لەبەی نەچمانێن و مەگەر ڕۆڵەکانیان ڕێگایان بدەن ولم يكن له كفوا احد و هیچ کەسێک هاو هاو وشی ئەو نەبوو و هیچ فەرمان ڕەوایەک و هیچ فەریاد ڕسێک نییە کە هاوشان و هاوتای ئەو دوای ئەوە کە سوورەیە بیا چەند ئاەت لە قورآانی خوێن و بەم جۆرە لە خزمەتی خوای تعالی وێسا و ئەم بەشە لە بەندەگی ئەدا کرد گیری ئەوە کاتەوە کە ئەمە بەس نییە خوا لەوەش گەورەترە زیاتر لەوە ئەوێ بەندەگی بۆ بکرێت جا بۆیە ئەڵێ الله ئەکبەر خوا گەورەترە لەوە ئەمە بەس نییە و زیاتر بەندەگیەکە کە سەری بۆ دانەوێنێ سەری تعزیم دانەوێنێ بۆ خوا و ڕکوع دەست ئەنێتە سەر ئەژنۆ و سەری بە احترام و بە ڕێز لێنانەوە لا ئەنەوێنێ بۆ خوا و ئەبێ لە بیری بێ لەو کاتە لە بیری بێ لە کاتێکا کە بەپێوەیە لە بیری بێتەوە لە خزمەتی خوا خواوەستاوە و ئێستایش لە بیری بێت کە بۆ تعزیلی ئەوە بۆ احترام و ڕێز لێنانی ئەوە کە خەریکە سەدا نوێنێ جا لەوێشا ئەڵێ سبحان ربی العظیم خاوەنە گەورەکەم دوورە و خاکە لەوەی کە هەر جۆرە عیب و نەقسێکی بێ وە کەسانێک کە خوێنەوارم شتی تریش هەن ئەتوانن ئەوانە خوێن شتی زیاتر بڵێن لە ڕکو ئاو خێری زیاتریان دەست کرد دوای ئەوە کە ئەم تعظیمەی کرد ئەم کارەشی کرد سەری دانەوان بۆخوا کاتی ئەوەیە کە تۆزێ ئیسراحەت بکە دوای ئەوە بڕە زیاتر تعظیم بە و زیاتر احترامی خوا بێ ئەڵێ سمع الله لمن حمده خوا قبوڵی کا خوا گوێ ڕاگرێ بۆ ئەوانەی کە حەمدی بۆ ئەەکەن ئەوانەی کە قەدردانی لێ ئەەکەن و ستایشی ئەەکەن ربنا ولك الحمد ئەی خاوەنەکەمان حەمد و قەدردانیش بۆ تۆیە هەرواکە بەیانمان کرد کە تۆ دووری لە هەرعی ئەگەر خوێنەوار بێ شتی تریش هەیە لێرە ئەتوانێ ئەوانیشە بڵێت بە دوای ئەوە کاتی ئەوەیە کە بیری ئەوە بکاتەوە کە ئەمەیش بەس نییە خوا گەورەترە لەمش لەمە زیاتریش ئەتوانێت تعظیمی ساڵبندگی بۆ بکە جاڵێ ئەله ئەکبەر خوا گەورەترە لەمە وا خۆی هاتە زەوی دەموچاوی ئەنێتە سەر خاک و خۆڵ و هەروەک چۆن ئەوانەی وا بەندەی غێری خوان خۆیانە هەنە خۆیانە هەن بەسەر پێی خاوەنەکانیانە خۆیانە هەن بەسەر پێی ئاغاکانیانەوە پێیان ماچەکەن و خاکی بەرپیان ماچەکەن ئاوا حاڵەتێکی بێ خۆی خاتە سەر خاک و دەموچاوی کە بەقیمەتترین ئەعزای بەدەنیان هینێتە سەر خاک و لەوێا بڵێ سبحانە ربی الاعلی خاوەنە بەرزترەکەم کە لە هەموو خاوەنێک بەرزترە ئەگەر خەڵکی تر خاوەنیان هەن و تۆزێک پلە و پایە بەرزیان هەیە خاوەنی من لە هەموو بەرزترە خاوەنە بەرزترەکەم دوورە و پاکە لەوەی کە عیب نەقص وە دوایی ئەگەر شتێکی زانی ئێڵێ ئەمجا لەگەڵ ئەوە کە حتا توانیویە تعزیمی کردو و بەندگی بۆ خواکردوە گیری ئەوە کاتەوە کە خوا لەوەش گەورەترە و هەر نەیتوانیوە بەڕاستی حەقی ئەدا بکە بۆیە ئەڵێ ئەلله و ئەکبەر وە سەر دەردەکاتەوە خوا گەورەترەوەش ئەما چی بکە خۆ لەوە زیاتر ناتوانێت لەوە زیاتر چی بکا کە تعظیمی خوای پیاێ بۆیە ئالەوێ کەسانێک کە خوێنەوار بن دوعا هەیە کە لەوێ بیکەن دوعاکەن کە خوا لێیان خۆش بێت کە ناتوانن لەوە زیاتر تعظیم و بەندگی بکەن و بەزەی لێتەوە پیانەوە ڕحمیان پێستا کە ئەوەی وا ئەنجامیان داوە لەیان قبولکە و دوای ئەوە بیری ئەوە کاتەوە کە ئەگەر ناتوانێت زیاتر بەندگی بکە خۆ ئەوە توانێتە لەسەر ئەمە لەسەر ئەم بەندگیە کە پێگەیشتوە استقامەتی بمێنێتەوە سابت قەدەم بێ و ئیدامەی ئەو ڕێگا ڕا بۆیە ئەڵێ اللە اکبر خوا گەورەترە لەوەی کە ئینسان هەر جارێک ئەوە بکە و لەسەری ئەو لەسەری نەڕوا و جارێکی تر سەر ئەنێتەوە سەر خاک و هەرۆک جاری پێشوو ئەم جارە کە لەوەش بووەوە ئەڵێ اللە اکبر حتا لەوەش کە ئینسان سابت قەدەم و ئیستقامەت بێت لەسەر ئاوە و هەرچی لە هێز و توانایە هەیە ئەدای بکە هەرخوا لەوەش کە وانەزانەکە حەقی بەندگی خۆی ئەدا ئەوە سێتەوە ڕقاتێک تریش هەر بەو جۆراکە و دوای ئەوە کە ڕقاتی دووهەمی ئەنجامدا دا ئەنیشێ لە حزوری خۆی متعاڵە و لە خوا و لە چەند کەسی تر کە بوون بە هۆی ئەوەی کە بگاتە حدودی خوا و ئائەم دوعا و سکاڵایە بکات سات و شەکور ئەکا و دوای ئەوە ئاخرین قسە و ڕاز و نابی خۆی ئەکا و ئەچێتەوە بۆ لای خەڵک التحیات لله هەموو ڕێز لێنانەکان هەموو احترام گرتنەکان بۆ خوارد وەک سەڵەوات و نوێژ و سکاڵا و دوعاکان ئەوانیش هەشتی بۆ خوا نەبێت بۆ خوا بکرێت دا وەک بۆ قەیبات و کردەوە پاک و خالسەکان بۆ خوا هەر نەبێت بۆ ئەوە جا ئەوەی کە ئەوێژرێ التحیات لله هەموو ڕێز لێنان و احترامەکان هەموو تعظیمەکان بۆخوا ئەوانن کە لە پێشا ئەنجام دراون بە پێوە بە حاڵەتی بەندگی وەستان ڕکوع بردن سجود بردن و وتنی ئەو چنیبانەی کە لێژراون هەر جۆرە تعظیمێک کە ئینسان ئەتوانێ بیکا بەیان بۆ خوایە و کەسی تر نییە کە ئینسان ئەو نازیمانەی بۆ بکە وەجۆری تێش ئەکرێ ئەو تەحیاتە بخوێنرێت و التحیات المبارکات الصلوات الطیبات لا کە زۆر لەگەڵ ئەم فەرقی نیە هەر کامیان بێت دروستە ئەوە بەم جۆرە قەدردانی لە خوای متعال ئەکا کە تەوفیقی داوە بۆ ئەوەی کە بگاتە ئەم دەرەجە ئەودا بیری ئەوە ئەکا کە ئەگەر پێغەمەری خوا محەممەد بن عەبدالله نەبوایە کە بەرنامەی هدایەتی لەلایەن خواوە وەرگرتایە و بیهێنایە بۆی خۆ ئەم ڕێ ناکەوت ئالەم نیامەتە گەورە بۆیە تەشەکوریش لە ئەو ئەکا و دوعای خێری بۆ ئەکا لە لە دڵی خۆیان حاضری ئەکا بۆ ئەوەی کە بە کول دوعاقی بۆکە و سەم کەسێ باسی پیاوێکی ساڵح ئەکا جا لە ناکەوە ئەڵێ ئەی خوا دەرەجە و بەستاتەوە ئەی خوا ڕەحمەت پێکا ئەی خوا ببەخشێ لێرە خوا ڕزگارو کا لە هەر دەرد و ئافەتێک کە دێتە ڕێی ئینسان لە بەرزەخە لە بینی مردن تا قیامەتا و لە ڕۆژی قیامەتا و لە بەهەشتا خوا بۆ پارێزێ لە هەر ئافەتێ وخوا ڕەحم و تێستا و بەزەیی بێتەوە پیاتا ئەوەی کە خێرە بۆ پی بکات و خوا بەرەکەتەکان خێرە بەدەوامەکان بەشێت دوای ئەوە دیری ئەوە کاتەوە کە بەندە ساڵحەکانی خۆش چ ئەوانەی کە لەمەوە پێش بوون ڕێیان بۆ ڕۆژ بکردەوە چ ئەوانەی کە ئێستا هەن کۆمەکی ئەەکەن هاوکاری لەگەڵەکەن بۆ بەندگی ئەوانیش حەقیان بەسەریەوە هەیە زەرەری زیاد لەبی تاڵەکان وەختێکە ئەڵێ ئەسلام عەلەینا خوا ئێمە سالم کا و ڕزگارمان کا خۆ و ئەوانەی کە ئێستا هەن لە سەرزەویا ئەوانەی لە بەرچاو بێت خەڵکی زیاتر لەوە مەلایەکە و غێری ئەوانەش لە بەرچاو بێت وەختی ئەڵێ عباد الله الصالحین کەسانی تر کە لەم و پێش بوونی ڕێیان ڕۆژ ئەوە تشکرکردن لە ئەو کەسانەی کە حەقیان بسر جا دوای ئەوە بەیانی ئەو نیعممەتە گەوراکە کە گەیوەتە پێ بەیانی ئەو پلە و پایە بەرزاکە پێوە پێوەتە پێ ئەڵێ ئەشهد أن لا إله إلا الله شایەتی ئەدەم لە بانترین دەرەجەی بەندگیا بووە و لە گشتمان زیاتر بەندگی بۆ خوا و ڕسول و فرستادەی خوایەستا ئەو نردویەتی بۆ ئەوی ڕێگای بەندگی کە ئەڵێ ئەشهدو ئەن اله الا الله بەیانی ئەوە کاکە غیری خوا فەرمان ڕەوا و فەریاد ڕسول وتی ئەشهد أن محمدا عبده ورسوله بەیانی ئەوە کاکە بۆ ئەوەی کە بەندەگی بۆ خوا بکە بە کۆمەڵ خوا کە بێ شوێن تا ئێرە تەشەکوری کردووە لەوانەی کە حەقیان بەسەریەوەیە بۆ بەیانی کردوە کە پێوەتە چی دەرەجەیەکی و ئێستای تر کاتی ئەوەیە کە دوا قسەی خۆی بکە لە حضوری خوای تعالی خوایە ڕەحمەتی هاوڕێ لەگەڵ بەحترام و ڕێز لێنان لەگەڵ عزیم بڕژێنە بەسەر وا بەسەر هەرواکە ڕەحمەت و ڕەحمەتی هاوڕێ لەگەڵ تەعزیم و ڕێزلێنانت ڕژان بەسەر ئیبراهیم و کە تۆ حەمیدی و بەرەکەت بڕژێنە لەسەر محمد و لەسەر سەردارانی و بەرەکەت بڕژان لەسەر ئیبراهیم و سەرداران شایستەی ئەوەی قەدردانی لێ بکرێت و خێر و بەرەکەتی و دەوری زۆر جا کە ئەمەی وت هەم دوعای خێری کردە بۆ پێغەمبەری خوا و هەم بۆ ئەوانەی کە هاوڕێی ئەو بوون و هاوڕێی ئەون تاقیامەت کە ێلای بەندگی بۆ خەڵک ڕۆشنەکەنەوە و دوای ئەوە ئەگەر زانی دوعای تریشکە ئەوە بۆ بۆیە دوای ئەوە ئەبێ لاکە ئەوە بەم داڵۆدا و لە کاتێکا کە لا ئەکاتەوە لە حزوری خوا ئەگەڕێتەوە وەک ئەوەی کە لە سەفرە دەراوەتەوە ئەبیدی کە خەڵک لەم لاو لەولاوە ئەگەریش کەس نەبوو خۆ مەلایکە هەن خۆ مسلمانانی تر لە جیانی تر هەن وەک ئەوەی کە کەسێ لە سەفریەتەوە ئەدا بە خەڵک سەلامیان ئەکا و و قاعدەتەن کەسێک کە ئەڕوا بۆ سەفر بۆ لای گەورەیەت کە هاتەوە مردن چاوەڕوانی ئەوەن کە شتێکیان بۆ بێت ئەوسە هەمیشە ئەمە لەناوەوە دوعای خێر و سەلام ئاوا ئینسان دوعا و سکاڵا و پارانەوە بە باشترین شێوە ئەنجامەدا و ئامادەی خیاکە بۆ ئەوەی کە دەستا بە ئەدای وەزیفە و بەندەگی لە دوای نوێژی بەیانی تا ئەدا بەڵام لەو بەینا لەبەر ئەوەی کە ڕەنە غەفڵەت هاتێ لە سەریا و و مشکلاتی بەسەرێکی درستی بۆ پیا بووێ و لەبەر ئەوەی کە هەمیشە ئینسان نیازی هەیە بۆی کۆمەدیکە هەم مقدارێک ناتوانین تاقوی تێکردووە بۆ هەم نیازی هەیە کە جاری تبوو بکاتەوە لایخوا بۆیە هەم واجبە کە لە نوێژی نیوەڕۆژ لە نیوەڕۆژ نوێژێکی ترسا دوعاو سڵاوی ناجا زیاتر لە ئەو چوار رەکعات کە لە رەکعاتی دوو هەمان کاتێک کە زیاتەکەی دەیان لە ئەو جێی مۆزان هەڵە بکەیتەوە ئەڵێ ئەلله و ئەکبەر خوا گەورەتر لەوەی کە ئەمە بەس پێ و هەروە ڕۆم و بەجێ بێڵم و دوو ڕەکعەتی تر ئەکا و ئەوجا سڵاوی ئەکا و لا ئەکاتەوە و سەلامەتانە و هەروە دوای ئەوە بینێتری پێشوو نیازی ئەبێ بەوە کە نوێژی ترکە لە بەشی دوایی ڕۆژە و کار و فعالیەتی ڕۆژانەی بە و ئاڵایە دوایی پێێنێ و لە سەرەتای شەویشە نوێژی مەوری هەروە و لە کاتی خەوتنی شان هەروە هەروە کە ژیانی بە نوێژ و بە دوعا و ساڵا دەستێت هەروایش دوعا و ساڵا و نوێژ دوایی پێێنێ و ئەگەر دوای ئامکن کە فەرزمی بەبێ ئامانە ئینسان ناتوانێت بەندێ خوارێت ئەگەر دوای ئەمانە نوێژێکی تریش هەیە کە ئەکرێ ڕکاتێک بێ ئەکرێ سێ ڕکات بێ ئەکرێ پێنج بێ ئایانزە بە شێوەی پاک پێنج خەڵک یانزە ئەگەر ئەو نوێژەش لا ئەقل لایکەم ڕەکعەتێکی لێ بکە ئەوە زۆر باشترە کە پێویستێ نوێژی وەرتت نەنێ تاق لە دوای نوێژی عیشا یا ئەکرێ پێش لە خەوتن بیکە ئەکرێ لە نیوەشەوە خەبەری بێتەوە بیکە ئەکرێ لە ئاخری شەویشەوە لە پاشەوە بیکە نوێژێکی گەورە باش ئەوەیە کە ئەگەر ئینسان نوێژە ئاوا ڕۆشن بووەوە کە نوێژ ساڵا و دوعاە و گەورەترین کامڵترین شێوەیە بۆ سکاڵا و دوعاکردن پارانەوەدا سووریا دا ئەگەر ئینسان ئەو پێنج فەرزە نوێژەی بە ئاگاهیەوە و بە دەست و فەهمەوە ئەدا کرد و ئەنجامدا ئەوە ئەنعال قولی پێداوە کە هدایەتی با و تەوفیقی پێدا کە بە ڕێگای بەندگیا بڕوە و ئەگەر ئەو بێگانەی ئاواکەی بکە هەمیشە دڵی هەبەستێ بە خاو شەڕی لەخوای و لەخوا ڕاپینە بێەوە ئەگەری جاندار لە خۆێک دێت بە دەریا زۆر کەمە بێت و سوود کەوێتەوە بیری خاو خۆی نجات دەدا و جا وەختی وایش هەیە کە زیاتر عالم نوێژانە ئینسان لە تازە کاتێکا منزورە بێت کە دوعاە بکە ئەوەیش هەر جایزە دروست وەختی وا هەیە ئینسان پیشی بەڵای ئەبێت ئەبێت ئەبێت ئەبێت دیارە کە ئەگەر بڕوا لەو کاتا بۆی بکرێت دوو ڕکعات نوێژ بکە لە نوێژا بپارێتەوە ئەوە زۆر باشترە هەرواتە بەرنامەی سوابوە هەر وەختێکی شوی دەبی سەرێک وایە لە نوێژا دوعا و پارانەوەی ئەمە باس دوای ئەوە بە کورتی باسی ئەوەی بکەین کە دووهەمین کردەوەیە کە ئینسانی مسلمان ئەبێت ئەنجامیدا زەکاتدان کە لە قورآە لە زۆرێک لە ئاەتەکانی قورآە ئەمە بەیان کراوە کە ئینسان دوو کردەوەی گەورە هەم حکمی ئەبێ ئەنجامیان بە دوای ئیمان هێنان یەکێکیان نوێژە ئاوا بەیانمان ئەویشیان زەکاتە زەکات بەمانای ئەوەیە کە ئینسان لەو سەروەتماوەی کە هەیە ئەوەی کە زیا لە نیازی ئەوەی کە خۆی نیازی پێ بیدا بەوانەی کە یا ژیان پێەتی ئەو کردەوەیە ئەوێ بە خۆی ئەوەی بڕوا بەرەو کەما و زیاو تا ئەوە شۆن ئەگەر زیایە ئەگەر دارێ مەوادی غەدایی پێدرا زیاو ئەو بەرەو کەما دەکات لە ئەسڵا مانای ئەوەیە یانی زیاکردنی بەرەو کەما جا لەبەر ئەوەی کە بەخشینی ئەو ماڵە ئەبێ بە هۆی زیاوبوونی وەچنی بەرەو کەما ناویراوە دەکات کە ئیتر ئەوە بەسراوە بە ئیمانی ئینسانەوە و بە لە خواتستانی ئینسانەوە کە خۆی ئەزانێت کە شتێکی زیاوە لە نیازی خۆی دیدا بە ئەوانی وا نازێت و دیارە ئاوا نابێت کە خۆی دەستا بە خۆشگوزەرانی و بەڕابواردن و بڵێ هیچی لە خۆم زیان نەکردم ئەبێ خۆی ژیانەکەی ژیانی بێدور لە خۆش گوزەرانی ڕابواردن یا لەو کاتە زۆرێک شتێ دەست لە خۆی زیاوە بێ و ئەبێ ئاسانەوە و ژمارەیەکی کوردیش بکەین بە ڕۆژوو کە حقیقەتی ڕۆژویش ئینسانی مسلمان بیزانێ لازمە ئەویش ئەوەیە کە ئینسان لە ڕێگای بەندگیا ئەبێ ئەوەی کە خوا پێ خۆش ئەوە بکە و ئەوەی کە خوا پێ ناخۆش لێی دووری دەی ئەوە دۆستە کە ئینسان وای لێ بێت کە خوا چی پێ خۆشە ئەوە بکە و خوا چی پێ ناخۆشە ئەوە خوای بێت لەبەر ئەوە خوا متعال دەورەی داناوە بۆ هەر ساڵێ مانگێک دەورەی داناوە کە ئینسان لەو دەورا شرکەتەکە لە ڕوعی فەجر تا خۆراوا بوون ئەوانەی وا زۆر دڵی پێوەیە زۆر ئشتیالیانە لەوانە خودداریەکە لەوانە دووریەکە کە سێ دەبێ بۆ ئەوەی کە خوای بێت و دەخواست لە ناکان دەکات لە کاتێکدا کە خۆراک هەیە خواردنەوە هەیە و ئەتوانێ لەگەڵ هاوسەریا لەبەر خاتری خوا لە تەواوی ڕۆژە خۆی دوور ئەگرێ لەوانە سێری ئەوە دەست چی خوا پێ خۆشە ئەوە بکە چی خوا پێ ناخۆشە ئەوە دووری بکە و هەوەس و ئارزوی خۆی نەکا بە هەوا هەوەسی خۆی نەکا جاکەم نامێت شرکەتی تر لە ئەو دەورە فێری ئەوە بێ بۆ ئەوەی کە دەرمانەکانی دروشە لەوەی واخوا منعەتە دروستە و ئەوەی بەخوا ئەمی ئەوانە ئەنجام بە و ئاڕۆ زۆرە بێت شەکر بەرەو خۆشبەختی سعادەتی ئەوەی معنای کەوت جا